مەینەتیەکانی ژیان جێ بێڵە و هاوسەفەری کاروانمان بە، کات درەنگە و تەمەن فریای ڕێ ناکەوێ، لەگەڵمان بە و بگە بە کاروانی ساڵحان. انا العبد الذی اضحی حزینا. بگە بە کاروانی ساڵحان ڕۆژاناک دێتە خزمەتتان لە نووسینی، بەڕێزان و خۆشەویستان و گوێگرانی بەڕێز و خۆشەویست، خۆمان بە خوشحاڵ دەزانین کەوا جارێکی تر لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان بەێوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە لە بەشی دووەمی کتێبەکە گەیشتین بە خاڵی شەشەم ساڵحان خۆیانیان لە غەیبەت پاراستووە برای موسڵمانم خوشکی پاک داوێنم کە مادەم بە نیازیت بکەویتە دوای کاروانە پڕ لە نورەکەی ساڵحان تا بۆت دەکرێت خۆت لە باسکردنی موسڵمانان لە پاشە ملە و واتە غەیبەت کردنیان بەدوور بگرە. لە هەمووی ترسناکتر ئەوەیە کە خوای گەورە لە سوڕەی الحجرات دا بە شێوەیەکی وا قێزەونی کردووە کە هەر کەسێک بیبیستێت غەیبەتی لەبەرچاو دەکەوێت و هیچ کاتێک نزیکی ناکەوێتەوە. خوای گەورە لە قورئانەکەیدا دەفەرموێت. واتە، ئەی دەستەی باوەڕداران، غەیبەتی یەکتری مەکەن و لە پشتە ملە باسی یەکتر مەکەن، چونکە ئایا پێتان خۆشە گۆشتی برا موسڵمانەکەتان بخۆن بە مردوویی؟ ئەوەتان زۆر پێ ناخۆشە و ئێڵنجتان دێت، دەی لە خوا بترسن و لە غەیبەتکردنیش ئێڵنجتان بێت، بەڕاستی خوا لێوەرگری تەوبە و بەسۆزە. خوشکان و برایان، هەی یاران، وەرن با پێگەوە لەگەڵ سەروەرمان صلی اللە علیە و سلم و جبریل دا سەلامی خوای لەسەر بێت و لە شەوی میعراج دا سەردانێکی ئاگری جەهەنەم بکەین بزانین ئەوانەی غەیبەتی خوشک و براکانیان دەکەن لەوێ دەبیندرێن بزانین وەزعیان چۆنە ئەنەسی کوڕی مالیک خوا لێ ڕازی بێت دەفەرموێت، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرموویەتی، کاتێک پەروەردگارم بەرزی کردمەوە بۆ لای خۆی لە کاتی میعراجدا، دام بە لای کۆمەڵێک کەسدا نینۆکیان مس بوو، دەم و چاو و سینگی خۆیان پێ دەڕنی و وتم ئەی جیبریل ئەمانە کێن بۆ وا دەکەن؟ فەرمووی ئەمانە ئەو کەسانەن کە گۆشتی خەڵکی دەخۆن و زەمیان دەکەن و غەیبەتیان دەکەن جا دەستم بە دامێنتان بێت ئەی خوشکان و ئەی برایانم نەچنە ڕیزی گۆش خۆرەکان مەبەستم ئەو کەسانە نییە سەیرانی دەک زۆر دەکەن و گۆشتی ساک دەبرژێن بەڵام گەورەزانەی سەرمەشقمان پێناسەیەکی تری دەکات محەممەدی کوڕی عوبێدی تەنافوسی دەڵێ لە خزمەت سوفیانی ثەوریدا بوون ڕەحمەتی خوای لێبێت لەو کاتەدا پیاوێک هات و وتی، ئایا ئەو فەرموودەیەی کە تیایدا هاتووە، خوای گەورە ڕقی لە خانەوادە گۆشتخۆرەکانە، مەبەستی لەو کەسانەیە کە گۆشتی زۆر دەخۆن؟ سوفیانیش فەرمووی، نا، بەڵکو ئەو کەسانەن کە زۆر زۆر گۆشتی خەڵکی دەخۆن، واتە زۆر غەیبەتی خەڵکی دەکەن. ئەمەش پێغەمبەرە ئازیزەکەمانە، صلی اللە علیه وسلم، وانەیەکی گەورەمان فێر دەکات، لە دوورکەوتنەوە لەم ڕەوشتە ناشیرنە و حەزی نەکردووە باسی کەسێ بکات و چەندان ماڵ و سامانی پێ بدرێت یاخود هەیبێت. عائیشەی دایکی باوەڕداران خوا لێی ڕازی بێت دەفەرموێت، باسی یەکێکم کرد لەلای پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم و ئەویش پێی فەرمووم، پێم خۆش نییە زەمی یەکێک بکەم و لە بەرامبەردا ئەوەندە و ئەوەندە سامانم دەست کەوێت. ئەمجارەیان دایکی ئازیزمان عائیشە خالی ڕازی بێت ناوی ئەو خوشکە مسوڵمانەش دەبات کە غەیبەتی کردووە و پێغەمبەریش صلی اللە علیه وسلم بە جۆرێک قێزەونی دەکات لە لایدا کە تا مردن نزیکی باسکردنی خەڵکی لە پاشملە نەبێتەوە. ئەبی حوزەیفە دەڵێت، عائیشە خالی ڕازی بێت فەرمووی بە پێغەمبەری خوام صلی اللە علیه وسلم وت صەفیە ئافرەتێکی کورتە باڵایە و ئاماژەی کرد بە نینۆکی پەنجەی بۆی پێغەمبەریش صلی اللە علیه وسلم فەرمووی خۆت تێکەڵی وشەیەکی وا کرد کە ئەگەر تێکەڵی دەریایەکی بکەیت ئەو دەریایە پیس دەکات و بۆگەنی دەکات ئەمەش خوشکە مەیمونەیە خوا لێی ڕازی بێت بەندە ئازاد کراوەکەی پێغەمبەرمان صلی اللە علیه وسلم و پێغەمبەرمان پێی دەفەرموێت ئەگەر دەتەوێت سزای ناو گۆڕ نەچێژیت غەیبەتی کەس مەکە عبدڕحمانی کوڕی قاسم لە مەمونۆ دەجێڕێتەوە کە کەنیزەکێکی ئازادکراوی پێغەمبەری خوا بووە سەڵ الله عليه وسلم و دەڵێت پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم پێی فەرمووم ئەی مەیمونە پەنا بگرە بەخوا لە سزای گۆڕ دەڵێ وتم ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بەڕاستی لە گۆڕدا سزا دەدرێین پێغەمبەریش صلی اللە علیه وسلم فەرمووی بەڵێ ئەی مەیمونە ناڕەحەتترین سزای گۆڕ بۆ ئەو کەسانەیە کە غیبەتی خەڵکی دەکەن و بۆ ئەوانەشە کە بە جوانی خۆ پاک ناکەنەوە لە کاتی سەراودا جابری کوڕی عەبدوڵڵا خوا لێ ڕازی بێت دەفەرموێت، لە سەفرێکماندا لەگەڵ پێغەمبەری خوادا بووین صلی اللە علیه وسلم، بایەک هەڵیکرد و بۆنێکی ناخۆشی لەگەڵ خۆی هێنا، فەرمووی، ئەزانن ئەمە چییە؟ وتیان، نەخێر، فەرمووی، کۆمەڵێک لە دووڕووەکان غەیبەتی کۆمەڵێک لە بڕوادارانیان دەکرد، ئەوەش زانای تابعین و خواناس عوبەیدەیە ڕەحمەتی خوای لێ بێت وا لەم دینە پاکە تێگەیشتووە کە هەر کەسێک باسی برا و خوشکانی موسڵمانی بکات لە پاشەملا ئەوە دەست نوێژەکەی شکاوە و دەبیت بیگێڕێتەوە محمدی کوڕی سیرین دەفەرموێت بە عوبەیدەم وت ڕەحمەتی خوا لێبێت، ئایا دەستنوێژ لە چی دەگێڕیتەوە؟ فەرمووی لە چوونە سەر ئاو و ئازاردانی موسڵمانان و پیاوێک دای بەلای کۆمەڵێک کەسدا و پێی وتن دەستنوێژ بگرنەوە، چونکە هەندێ لە قسە و باسەکانتان لە دەستنوێژ شکێنەکان خراپترن. ئایا بیستووتانە کە غیبەت دەستنوێژ دەشکێنێت و نوێژیش بەتاڵ دەکاتەوە و ڕۆژووش دەشکێنێت؟ سەیر نەبێت بەلاتەوە ئێستا بە فەرموودەی پێغەمبەر صلی اللە علیه وسلم و وتەی ئیمام ئەحمەد و ئەو سەرسامیەت ناهێڵم ان شاء اللە. عەبدوڵای کوڕی عەباس خوا لێی ڕازی بێت دەفەرموێت، دوو پیاو نوێژی عەسریان یان نیوەڕۆیان کرد و بەڕۆژیش بوون، کاتێک پێغەمبەر، صلی اللە علیە وسلم، نوێژەکەی کرد پێی فەرموون، دەست نوێژ بگرنەوە و نوێژەکانتان بگێڕنەوە و ڕۆژوەکەشتان بگرن، بەڵام دوایی بیگێڕنەوە، ئەوانیش وتیان، بۆچی، ئەی پێغەمبەری خوا، صلی اللە علیە وسلم، ئەویش فەرمووی غەیبەتی فڵان کەستان کرد پێشەواکەی ئەهلی سوننە و جەماعە ئەحمەدی کوڕی حەنبەل خوا لێ ڕازی بێت ڕاڤەیەکی ئەم فەرموودەیە دەکات بە شێوەیەکی جوان با گوێی بۆ بگرین ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل ڕەحمەتی خوای لێ بێت فەرمانی داوە بە دەست نوێژ گرتنەوە و دووبارەکردنەوەی نوێژەکە ئەگەر غەیبەتی کەسێکی کردبوو بەو دەست نوێژەوە یان لەبەر ئەوەی ئازاری دڵی موسڵمانێکی داوە و ئەو کارەش دەبێتە هۆی لێخۆشبوونی گوناهەکەی و خوایش باشتری لێ دەزانێت خۆشبەختی بۆ غەیبەت کراو ئەگەر بەو هۆیەوە ئەویش دەست نەکاتەوە بە غەیبەت کردنی غەیبەتکەرەکە و بیداتە دەستی خوا ئەو کاتە لە قیامەتدا سەرمایەی کردەوەی جوانی ئەو کەسانە دەبات بۆ خۆی ئیمام ئەبو عەمری ئەوزاعی ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، بیستوومە کە لە ڕۆژی قیامەتدا بە بەندەیەک دەوترێت، هەستە بڕۆ حەقی خۆت لە فڵان کەس بکەرەوە. ئەویش دەڵێ، هیچ حەقێکم لە لای نییە و پێی دەڵێن، بەڵێ حەقت لایەتی، چونکە لە ڕۆژی ئەوەندەی ئەوەندەدا فڵان باسی تۆی کرد و غەیبەتی کردیت. هەر بەم هۆیەشەوە بوو کەزانای خواناس و ساڵح عەبدولڕەحمان دەڵێ، من حەز دەکەم دەنکە بە دەنکەی ئەم شارە، یاخود کەس بە کەسی ئەم شارە، یاخود مرۆڤ بە مرۆڤی ئەم شارە غەیبەتم بکەن. بزانین بۆچی وا دەڵێ؟ عەبدولڕەحمانی کوڕی ڕەستە دەڵێ، گوێم لێ بوو مامۆستا عەبدولڕەحمانی کوڕی مەهدی ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، ئەگەر لەبەر ئەوە نەبوایە پێم ناخۆشە سەرپێچی پەروەردگار بکرێت، ئاواتم دەخواست یەک بەیەکی ئەم شارە غەیبەتیان بکردمایە، دەی چی لەوە خۆشترە کە مرۆڤ لەناو نامەی کردەوەکانیدا لەڕۆژی قیامەتدا کۆمەڵێک کردەوەی چاکەی بۆ نوسرابێت و خۆی نەیکردبێت بەڵکو چاکەی غەیبەتکارانی بۆ هاتوە پەنا بەخوا و خۆیان بێ چاکە ماونەتەوە جا خوشک و براکانم لەم کاروانە موباڕەکەدا وەرناگیرێین تا وەک زانا ساڵحەکەی سەردەمی تابعین محمدی کوڕی سیرین ڕەحمەتی خوای لێ بێت لێ نێت و لە وردترین قسەماندا لە غەیبەت کردن خۆمان بپارێزین تەوقی کوڕی وەهەب دەڵێ چووم بۆ خزمەت محمدی کوڕی سیرین و حاڵی نەخۆشی خۆم بۆ باس کرد و ئەویش فەرمووی ئەبینم سکاڵای ئێش و ئازارت دەکەی تم بەڵێ فەرمووی بڕۆ بۆ لای فڵان پزیشک، ئەو شارەزاترە لە ئەو، پاشان فەرمووی خوایە داوای لێبوردن دەکەم، وائەزانم غیبەتی یەکەمم کرد. ساڵحان، ڕەحمەتی خوایان لێ بێت، خۆیان هەرگیز غیبەتی کەس ناکەن و بە هیچ جۆرێکیش نایەڵن هیچ کەسێک لە مەجلیسەکانیاندا غیبەتی برایەکی موسڵمانی بکات و لە پاشەملە باسی بکات و حورمەتی بشکێنێت، بۆیە مەجلیسەکانیان مەجلیسی پڕ لە نور و ئیمان بووە و فەرموون پەندێک وەربگرن یاران لە ئیاسی کوڕی معاویەوە سوفیانی کوڕی حسین دەڵێت لە خزمەت ئیاسی کوڕی معاویەدا بووم لەوێ پیاوێکی لێ بوو زۆر ترسام کە من لەوێ هەڵسم لە پاشەملە غەیبەتم کات لە لای ئەی ماموستا ئەیاس بۆیە بڕیارم دا دانیشمەوە تا ئەو دەڕوات پیاوەکە ڕۆیشت و منیش باسم کرد بۆ مامۆستا، مامۆستایش هەر سەیری ناوچەوانی دەکردم و هیچی نەدەوت تا لێ بوومەوە، پاشان پێی وتم، ئایا لە غەزای دەیلەمدا بەشداریت کردووە؟ وتم نا، فەرمووی ئەی لە غەزای سیندا؟ وتم نەخێر، فەرمووی ئەی لە غەزای هیندستاندا؟ وتم نەخێر، فەرمووی ئەی لە غەزای ڕۆمدا؟ وتم نەخێر، ئەوجا فەرمووی پێم، تۆ دەیلەم و سیند و هیند و ڕۆم لە دەست بێوەیی بوون کەچی برام موسڵمانەکەت لە دەست و زمانت بێوەیی نییە؟ ئیتر لەو ڕۆژە بەدوا سوفیانیان نەبینی غەیبەتی هیچ کەسێک بکات جا خوشک و براکانم هەتا بۆمان دەکرێت با باسی کەس نەکەین چونکە لەوانەیە بەتهناو قسانەی تۆ حورمەتی ئەو برا موسڵمانەت لە کۆمەڵگادا بشکێنێت و وە لەو کاروانەشماندا بێ بەری دەبین ئەی ناترسی خوای گەورەش حورمەتی تۆ بشکێنێت دەی گوێ بگرە بۆ مامۆسای ساڵحان و سەرمەشقی ئێمە ئیبڕاهیمی نەخائی بزانە ئەو لە ترسی چی غەیبەت ناکات ئەعمەش دەڵێت. لە ئیبڕاهیمی نەخەئیم بیز ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، زۆر شت دەبینم لە خەڵکیدا پێم ناخۆشە بەڵام ئەوەی ڕێم لێ دەگرێت کە باسی بکەم ئەوەیە کە ترسم لە خوای گەورە هەیە خۆیشم دووچار بکات بەو غەڵەتەوە واتە بەهۆی ئەوەی کە هەستاوم بە شکاندنی کەسێک و غیبەتم کردووە ئەگەر بە ڕاستەو دەتەوێت بچیتە کاروانی ساڵحانەوە دەبێک وەت مامۆستا سوفیانی ثەوری بیت ڕەحمەتی خوای لێ بێت ئەوەندە بە گەورە و ترسناک سەیری غەیبت بکەین کە لەوە ترسناک تر بێت لەلات کە تیرێکی پێوە بنێیت فوضەیلی کوڕی عیاض ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت گوێم لێ بوو سوفیانی ثەوری ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، پێم خۆشە تیرێک بگرمە کەسێک و برینداری بکەم، نەوەک بە تیری زمانم برینداری بکەم، جا دەستم بە دامێنتان هەی یاران، با بە سووک نەڕوانین بۆ غەیبەت و باسکردنی خوشک و برا مسوڵمانەکانمان لە پاشەملە، بە شتێکی سادە و ساکار سەیری نەکەین، بەڵکو با گوێ لە زانای مەزنی فەرموودە سوفیانی کوڕی عوەینە بگرین، ئەوجا بۆت دەردەکەوێت کە تاوانێکی چەندە گەورەیە. سفیانی کوڕی عوەینە ڕەحمەتی خوای لێ بێت فەرموویەتی، غەیبەت کردن لە لای خوای عەززەوەجەل لە زینا و مەی خواردنەوە ترسناک و گەورەترە، چونکە زینا کردن و عارەق خواردنەوە گوناهێکە لە نێوان خۆت و خوادایە، وە ئەگەر لە دڵەوە تەوبە بکەیت خوا تەوبەت لێ وەردەگرێت، بەڵام غەیبەت کردن گوناهێکە لەگەڵ خەڵکیدا تا ئەو کەسە لێت خۆش نەبێت خوایش لێت خۆش نابێت، وەرن برایان با چاوێک لە ئیمامی بوخاری بکەین ڕەحمەتی خوای لێ بێت زانا مەزنەکەی فەرموودە و خاوەنی سەحیحی بوخاریە بزانین لەسەر غەیبەت کردن بەخۆی چی دەڵێت بەکری کوڕی منیر دەڵێت لە محمدی کوڕی ئیسماعیلی بوخاریم بیست ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو من تکام وایە بگەڕێمەوە بۆ لای خوا و لێپرسینەوەم لەگەڵدا نەکات لەسەر ئەوەی غەیبەتی کەسم کردبێت واتە هەوڵ دەدەم غەیبەتی کەس نەخەمە نامەی کردەوەکانمانەوە. جا خوشک و برایانی موسڵمانم ئێمەش بە پشتیوانی خوای گەورە دەبێت هەر هەموومان پێکەوە دەست باری یەکتر بگرین و نەهێڵین نە خۆمان و نە هیچ کەس غەیبەتی هیچ کەسمان لەلا بکەن بۆ ئەوەی بگەین بە کاروانی ساڵحان تا بەردەوامی ئەو ڕێگایە کاروانچی لێ نەبڕێت و کوێر نەبێتەوە. خوشکان و برایانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی وجارەشمان بە خوای گەورەتان دەسپێرین کە سپادە زایە ناکات والسلام علیکم ورحمەتاللە وبرکاته.